بەشی چوارەم، شێوازە جۆراوجۆرەکانی توندوتیژی، لەگەڵ ئەوەی کە بابەتی سەرەکی ئەم کتێبەی من باسی شێوازە پیسەکانی هێزی وێرانکاری دەکات، سەرەتا من لێرەدا دەمەوێت باس لە شێوازەکانی توندوتیژی بکەم، ئەمە مانای ئەوە نییە کە من بمەوێت بە شێوەیەکی تەواو ئەم باسە شی بکەمەوە. من لەو باوەڕەدام باسکردنی هەندێک دیاردەی توندوتیژی کە کەمتر زەرەرمەندن زۆر سوودمان پێدەگەیەنێت بۆ ئەوەی لە مەفهوومی شێوازە وێرانکارییەکانی تر بگەین کە لەو بڕوایەدام پیستر و کوشندەترن. دیارە بۆ ئەوەی لە شێوازەکانی هێزی وێرانکاری تێبگەین، دەبێت سەرەتا لە هۆکار و پاڵنەرە نائاگاییەکان یان لاوەعییەکانی ئەم دیاردەیە تێبگەین. چونکە تەنها لە ڕێگای تێگەیشتن لە جۆری هەڵسوکەوتی نائاگا، دەتوانین لە هەڵسوکەوتە و بنەچە هێز و شێوازەکەی تێبگەین. توندوتیژی یاریخوازی. توندوتیژی یاریخوازی، العنف اللعوب، زۆرترین شێوازی توندوتیژی سروشتییە کە هیچ زەرەرێکی نییە. دەتوانین ئەم جۆرە توندوتیژییە لە ژیانی ڕۆژانەماندا ببینین. لە کاتی پێڕەوکردنی توندوتیژی، کە مەبەستی ئەوەیە تواناکانی مرۆڤ دەربخات و هیچ پاڵنەرێکی ڕق یان وێرانکاری نییە و دووریشە لەو جۆرە توندوتیژی کە ئامانجی وێرانکارییە. بۆ ئەوەی لە مەبەستەکەمان بگەین، کۆمەڵێک نموونەی زۆرمان لە بەردەستدا هەیە، لەوانە، ئەو یارییە جەنگیانەی کە خێڵە سەرەتاییەکان لە ناوخۆیاندا سازیان دەکرد، یان چۆنێتی فێربوونی هونەری شمشێر کە لە ئاینی بودیدا هەیە. ئامانجی سەرەکی لە هەموو جۆرەکانی یاریە جەنگیەکاندا کوشتن نیە، تەنانەت گەر بێت و لە ئامانجی ئەم یاریەشدا نەیارەکەشت لە یاریەکەدا بکوژرێت کە بەهۆی وەستانی لە شوێنێکی نەگونجاو یا نەزانین لە هونەری یاریەکە مەبەستی کوشتنی کەسەکە ناگەیەنێت. ئێمە کاتێک دەڵێین کە توندوتیژی یاری نیەتی وێرانکاری تێدا نیە تەنها ئاماژە بەوە دەکەین کە ئەم یاریانە جۆرە ئایدیالیستێکیان پێوەدیارە، بەڵام لە ڕاستیدا مرۆڤ هەست بە بوونی هەستێکی شەڕەنگێزی و وێرانکاری نائاگانە دەکات کە خۆی لە پشتی مەنتقی ئەم یاریانە شاردۆتەوە. لەگەڵ هەموو ئەمانەشدا ئامانجی سەرەکی ئەم جۆرە توندوتیژییە دەرخستنی توانا و بەهرەکانی مرۆڤە نەک شەڕ و وێرانکاری. گرنگترین و بڵاوترین جۆری توندوتیژی کە لە جۆری توندوتیژی یاریش زیاتر بڵاوە جۆری توندوتیژی بەرەنگارییە. توندوتیژی بەرەنگاری، مەبەستمان لە توندوتیژی بەرەنگاری ئەو جۆرە توندوتیژییەیە کە بۆ بەرگریکردن لە ئازادی یان کەرامەت یان موڵکداری بەکاردێت، جا بە شێوەیەکی تاک یان بە شێوەیەکی کۆ، واتە لەبەر خاتری خەڵکی تر بۆ نموونە نیشتیمان، ڕەگ و ڕیشەی ئەم جۆرە توندوتیژییەش دەگەڕێتەوە بۆ هەستی ترس، هەر لەبەر ئەوە زۆرترین شێوازی توندوتیژییە کە لەناو کۆمەڵگا بڵاوە. دەکرێت ئەو ترسە ڕاست یان درۆ بێت، ئاگایی یان نائاگایی بێت، ئەم جۆرە توندوتیژییەی خزمەتی ژیان دەکات نەک مەرگ. ئامانجی سەرەکی ئەم جۆرە توندوتیژییەش مانەوەی ژیانە نەک وێرانی و مەرگ. ئەم جۆرە لە ئەنجامی هەڵچوونە ناعەقڵانییەکانەوە دروست نابێت، بەڵکو لە ئەنجامی کۆمەڵێک حساباتی عەقڵانی دروست دەبێت. هەر لەبەر ئەوە جۆرە ڕێکخستن و ڕاگرییەک لە نێوان ئامڕاز و ئامانجەکانیدا بەدی دەکرێت. پێشتر ئەزموونەکانمان دەریخستووە کە لە ڕووی ڕۆحییەوە هیچ کاتێک کوشتن لە ڕووی مۆراڵییەوە قبوڵ ناکرێت و تەنانەت لە کاتی بەرگریکردنیشدا هیچ بیانوویەک ناتوانێت ببێتە پاساو بۆ کوشتن. زۆر کەس کە هەڵگری ئەم بیروباوەڕەن دەتوانن بە باشی جیاوازی لە نێوان سروشتی ئەم جۆرە توندوتیژییەی کە بۆ بەرگری لە ژیان بەکاردێت لەگەڵ ئەو جۆرە توندوتیژییەی کە بە مەبەستی وێرانکاری بەکاردێت بکەن. زۆر جار هەست کردن بە هەڕەشە و توندوتیژی بەرەنگاری لە ئەنجامی واقعیەوە نایەت، بەڵکو لە ئەنجامی یاری کردن بە مێشکی خەڵکیەوە دروست دەبێت. لە کاتێکدا سەرۆکە سیاسیەکان و پیاوانی ئاینی دەتوانن ئەندام و لایەنگرانی خۆیان بەوە هەڵبخەڵەتێنن کە لە لایەن دوژمنەوە هەڕەشەیان لێ دەکرێت بۆ ئەوەی هەستی توندوتیژی بەرەنگاری لە ناخیاندا دروست بکەن، لێرەوە پێویستە هەڵسەنگاندنی ورد بۆ شەڕی ڕەوا و شەڕی ناڕەوا بکەین و ئەو شەڕانەی کە لە لایەن حکومەتی سەرمایەداری و کۆمۆنیستەوە هەڵگیرسێنراون و کڵێسای کاتۆلیکیش پشتگیری لێ دەکردن، هەموو ئەم شەڕانە دەبێت بخرێتە ژێر پرسیار و لێکۆڵینەوەوە، چونکە عادەتەن هەموو لایەنێک لە پێشکەشکردنی هەڵوێستی خۆی بۆ بەرگریکردن لە هێرشی دوژمن سەرکەوتوو بووە. بە دەگمەن شەڕێک دەبینین کە لە ئامانجی پەلاماردانەکە سەرکەوتوو نەبووبێت لەوەی کە پۆشاکی بەرگریکردن لەبەر خۆی بکات. پرسیارکردن دەربارەی ئەوەی ئاخۆ بیانووی کامیان لە بەرگریکردن ڕاست بێت، ئەوا تەنها سەرکەوتووەکان بڕیاری لەسەر دەدەن. یان لە پاش ماوەیەکی زۆر دوای شەڕەکە، ئینجا کۆمەڵێک مێژوونووسی ڕاستگۆ دەتوانن ڕاستییەکان لە درۆکان جیابکەنەوە و وەڵامی تەواوەتی ئەم پرسیارەمان بدەنەوە. لەبەرئەوە هەر کاتێک کە باسی شەڕ کرا و ئەو شەڕەش بە شەڕێکی بەرگری پیشانی خەڵکی بدرێت، دوو ڕاستی گرنگمان بەرچاو دەکەوێت. یەکەم، هیچ کاتێک ناتوانرێت پاڵ بە زۆرینەی خەڵکییەوە بنرێت بەتایبەت لە کۆمەڵگا شارستانییەکاندا. بۆ کوشتن و مردن هەتا نەتوانرێت یەکەم جار قەناعەت بە خەڵکی بکرێت کە ئەم شەڕە بۆ بەرگریکردنە لە ژیان و ئازادی خۆیان واتە بۆ بەرگریکردن لە بەرژەوەندیەکانی خۆیان دووەم دیارە کارێکی هەروا ئاسان نیە کە قەناعەت بە ملیۆنەها خەڵکی بکەیت کە هەڕەشەی دوژمنیان لەسەرە و ترسی پەلاماردانیان زۆرە. یان هانیان بدەیت کە بەرگری لە خۆیان بکەن. بۆ ڕازیکردنی خەڵکی یەکەم جار و پێش هەموو شتێک پەیوەندی بە کەمیی ئاستی بیرکردنەوەی تایبەت و نەبوونی هەستی سەربەخۆییبوون و وابەستەبوونێکی سۆزدارانەی زۆرینەی جەماوەر بۆ سەرۆکە سیاسییەکانیان هەیە. لە کاتی دروستبوونی ئەم وابەستەیەدا ئەوا هەر شتێکیان پێ بڵێیت باوەڕت پێ دەکەن. دیارە لە ڕووی دەروونییەوە هیچ جیاوازییەک ناکرێت لە نێوان پەلاماردانێکی ڕاستی یان درۆینەدا، واتە لێرەدا ڕاستی و درۆ زۆر لە یەکتر جیا ناکرێنەوە. خەڵکی هەست دەکەن کە ئەوان هەڕەشە لە ژیانیان دەکرێت، لەبەر بەرگریکردن لە خۆیان، ئامادەن پێشوازی لە مەرگ بکەن. هەروەها لە حاڵەتی بوونی وەهمی گومانی چەوساندنەوە لە لایەن خەڵکی ترەوە هەمان شت بەدی دەکەین. ئەم هەستەش تەنها بە شێوەیەکی فەردییە نەک بە شێوەیەکی کۆمەڵ. لە هەردوو حاڵەتدا مرۆڤ خۆبەخۆ لە بەرامبەر هەستی ترس، بە پەلاماردان وەڵامی دەداتەوە. توندوتیژی بێ هیوایی و ئیرەیی و دڵپیسی. شێوەیەکی تری توندوتیژی بەرەنگاریی ئەو جۆرە توندوتیژیەیە کە مرۆڤ لە ئەنجامی بێ هیوایی دروست دەبێت، بۆ نموونە، ئێمە هەڵسوکەوتێکی شەڕەنگێزیانە لە لای ئاژەڵ یان منداڵ و هەرزەکاران دەبینین، کە لە ئەنجامی بێ ئومێد بوونیان لە دەست نەکەوتنی شتێک یان حەز و ئارەزوویەکیان دروست دەبێت. زۆرجار هۆکاری سەرەکی ئەم هەڵسوکەوتە شەڕەنگێزییە ئەوەیە کە بێ هیوا بووە لەو شتەی کە دەیەوێت، هەر بۆیە توندوتیژی بەکار دەهێنێت. لێرەدا بە ڕوونی دەردەکەوێت کە ئەم پەلاماردانە بۆ مەبەستی ژیان دەکرێت نەک بە مەبەستی وێرانکردن. بە حوکمی ئەوەی بێ هیوا بوون لە گەیشتن بە پێداویستی و ئارەزووەکان، دەتوانین باسی جۆرێکی تری توندوتیژی و دوژمنکاری بکەین کە لە ئەنجامی، الحسد والغیرە، ئیرەیی پێ بردن و دڵپیسی دروست دەبێت، چونکە ئیرەیی پێ بردن و دڵپیسی کردن لە کەسێک لە ئەنجامی بێ هیوا بوونەوە دروست دەبێت. ئەمەش لە ئەنجامی ئەو ڕاستیە دروست دەبێت کە بە، بۆ نموونە کەسێک بۆتە خاوەنی شتێک یان شتومەکێک کە ئەلفیش یان کەسێکی تر دەیخوازێت ببێتە خاوەنی، یان با کەسێک خۆشی دەوێت کە ئەلفیش خۆشی دەوێت. لێرەوە ئیرەیی و دڵپیسی پەیدا دەبێت کاتێک ئەلف دژی بە دەبێت، چونکە ئەلف دەیەوێت ببێتە خاوەنی ئەو شتە بەڵام ناتوانێت. دیارە ئیرەیی و دڵپیسی تەنها لە ئەنجامی ئەوەوە دروست نابێت کە ئەلف ناتوانێت ببێتە خاوەنی ئەو شتەی کە دەیەوێت، بەڵکو لە ئەنجامی ئەوەش دروست دەبێت کە بۆ نموونە بە، لە لای خەڵکی، کەسێکی باشتر و لەبارتر و جێگای ڕێزە. لێرەدا حیکایەتەکەی قابیل و هابیل باشترین نموونەیە. قابیل لای خەڵکی خۆشەویست نەبوو، هیچ تاوانێکیشی نەبوو، پاشان براکەی خۆی کوشت، یان حیکایەتەکەی یوسف و براکانی، هەردووکیان دوو حەکایەتی کۆنن لە سەر ئیرەیی و دڵپیسی. دیارە ئەدەبی دەروونی دەربارەی ئەم دیاردەیە کۆمەڵێک بەڵگەی ئەزموونداری و زانستی زۆریان لایە. توندوتیژی تۆڵەسەندنەوە، جۆرێکی تر لە توندوتیژی پەیوەندی بە توندوتیژی بەرەنگارییەوە هەیە، هەرچەندە ئەم جۆرەیان سنوورێکی دوورتر دەڕوات و جۆرێک لە نەخۆشیشی پێوە دیارە، ئەویش جۆری توندوتیژی تۆڵەسەندنەوەیە. لە جۆری توندوتیژی بەرەنگاریدا ئامانجی ئەوەیە کە خۆی بپارێزێت و زیانی پێ نەگات. لەبەر ئەوە دەڵێم کە ئەم توندوتیژییە ئامانجی ژیان و بەردەوامی بوونی مرۆڤە. لە جۆری توندوتیژی تۆڵەسەندنەوە زەرەرەکە پێشتر بەر کەسەکە کەوتووە. لەبەر ئەوە لێرەدا توندوتیژی هیچ ئەرکێکی بەرگریکەرانەی نییە. بەڵکو لێرەدا ئەرکی چارەسەرێکی سحری ناعەقڵانییە بۆ ئەو ڕووداوانەی کە پێشتر ڕوویانداوە. جێگەی ئاماژەیە جۆری توندوتیژی تۆڵەسەندنەوە لەناو تاک و لەناو کۆمەڵگا و کۆمەڵگا دواکەوتووەکان و شارستانییەکانیشدا بوونی هەیە. دیارە گەر بمانەوێت بە شێوەیەکی قووڵتر ئەم جۆری توندوتیژییە شی بکەینەوە، پێویستە چەند هەنگاوێکی تر بڕۆین تا بە تەواوەتی لە بابەتەکە تێبگەین. پاڵنەری سەرەکی توندوتیژی تۆڵەسەندنەوە پێچەوانەی هێز و بەرهەمی کۆمەڵێک یان تاکێک دەگەیەنێت، چونکە کەسێکی بێ دەسەڵات و داماو تەنها یەک سەرچاوە شک دەبات ئەویش تۆڵەسەندنەوەیە بۆ ئەوەی ڕێز و شوێنی تایبەتی خۆی بگەڕێنێتەوە پاش ئەوەی کە پێشتر زەرەری خوارد. ئارەزووی بەرهەمهێنان لە ئارەزووی تۆڵەسەندنەوە گەورەتر دەبێت. دیارە چ لە ڕووی تاک یان لە ڕووی کۆمەڵگا دەتوانین ئەم دەرئەنجامە لە ڕێگای لێکۆڵینەوەی ئەزموونگەرییەوە ڕاستی ئەم بۆچوونەمان بۆ دەربکەوێت. زۆربەی لێکۆڵینەوە دەروونیەکان دەریانخستووە کە کەسێکی کامڵی بەرهەمهێن کەمتر ئارەزووی تۆڵەسەندنەوەی هەیە لە چاو ئەو کەسەی کە کۆمەڵێک کێشەی لە ژیانی تایبەتی هەیە. ئەم کەسە ژیان کەمتر مانا و خۆشیشی ماوە. لەبەر ئەوە هەموو هیوا و ئامانجی خۆی دەکاتە ئەوەی کە ئارەزووی تۆڵە لە ناخیدا زیاتر بێت. جێگەی ئاماژەیە تۆڵە سەندنەوە لە حاڵەتی مرۆڤی نەخۆشدا زۆر بەهێز و ترسناکە و دەبێتە ئامانجی سەرەکی لە ژیانی نەخۆشەکە. چونکە لە حاڵەتی نەمانی هەستی تۆڵەسەندنەوەدا دەبێتە هۆی ئەوەی کە مان و بوونی ئەو کەسە بخاتە مەترسییەوە و لە ئەنجامدا ببێتە هۆی لەناوبردنی ژیانی ئەو کەسەش هەروەها لە ناو ئەو کۆمەڵگایانەی کە لە ڕووی ئابووری و کەلتووری و ئینفیعالییەوە زۆر دواکەوتوون ئارەزووی تۆڵەسەندنەوە بۆ نموونە لە پاش شکستهێنانی نەتەوەیی مێژووییەوە، هەستی تۆڵەسەندنەوە زۆر بەهێزتر دەبێت. بە هەمان شێوە سەیر دەکەین لە کۆمەڵگا پیشەسازییەکانیشدا، چینەکانی ناوەڕاست و پلە نزم و هەژارەکان و ئەو چینانەی کە زۆر مەحرومن و پەراوێزخراون، دەبنە سەنتەری هەستی تۆڵەسەندنەوە. لە هەمان کاتیشدا دەبنە سەنتەری هەستی ڕەگەزپەرستی و ناسیۆنالیزمی. جێگەی ئاماژەیە پەیوەندییەکی بەهێز، لە نێوان هەستی تۆڵەسەندنەوە و هەژاری و کەلتوری ئابوریدا هەیە. دیارە بۆ تێگەیشتن لە هەستی تۆڵەسەندنەوە لە ناو کۆمەڵگا سەرەتاییەکاندا زۆر زەحمەت و ئاڵۆزە. چونکە لە ناو کۆمەڵگا سەرەتاییەکاندا کۆمەڵێک شێواز و هەستی جۆراوجۆری تۆڵەسەندنەوەی توند هەیە کە هەموو ئەندامانی کۆمەڵەکە یان گروپەکە جۆرە هەستێکیان لا دروست دەبێت کە ئەم تۆڵەسەندنەوەیە دەبێتە ئەرکێکی پیرۆز و هیچ بیر لە زەرەرەکانیشی ناکەنەوە کە تووشی خۆیان دەبێت. دیارە ئەمەش دەگەڕێتەوە بۆ دوو هۆکاری سەرەکی. یەکەمیان، هەروەک پێشتریش باسمان کرد، جۆرە جەوێکی هەستی خۆ بە کەم زانین دروست دەبێت، کە دەبێتە هۆی نەخۆش خستن و تێکدانی ئەو کۆمەڵە سەرەتاییانە کە هەستێکی وایان لا دروست دەبێت کە تۆڵەسەندنەوە دەبێتە ئامڕازێکی پێویست بۆ گەڕاندنەوەی کەرامەت و سەندنەوەی ئەو زەرەرەی کە لێیان کەوتووە. دووەمیان پەیوەندی بە نەرجسیەتەوە هەیە، دیارە باری دەروونی نەرجسی بەهێز کە یەکێکە لە سیماکانی کۆمەڵگەی سەرەتایی گەر لە بچووکترین ئیهانە یان سووکایەتی پێکردن بە وێنە گشتیەکەی بکرێت ئەوا دەبێتە هۆی خوڵقاندنی کارەساتێکی گەورە و تاڕاددەی ئەوەی کە ببێتە هۆی دروستبوونی دوژمنکاریەکی گەورە ئەمەش لە ناو کۆمەڵگا سەرەتاییەکان شتێکی ئاساییە. دیارە هەستی تۆڵەسەندنەوە پەیوەندییەکی بەهێزی بە سەرچاوەی وێرانکارییەوە هەیە، کە ئەویش لە ئەنجامی بێباوەڕییەوە دروست دەبێت، کە زیاتر ئەم هەستەش لە ناو منداڵدا دروست دەبێت. هەموو منداڵێک سەرەتا ژیانی پڕیەتی لە هەستی چاکە و خۆشەویستی و یەکسانی، منداڵ باوەڕی بە سنگی دایکێتی، کە ئەمەش دەبێتە سەرچاوەی سەرەکی نان و ژیانی، لە کاتی ساردیدا دەبێتە هۆی گەرمبوونەوەی، لە کاتی نەخۆشیشدا دەبێتە هۆی چارەسەری. دیارە منداڵ لە سەرەتادا کاتێک باوەڕ لە ناخیدا دروست دەبێت، باوەڕی بە دایک و باوک و باپیرە و هەموو ئەو کەسانەی نزیکن لێوەی دەبێت، هەروەها باوەڕیش بە خودا دروست دەبێت. لەلای زۆربەی منداڵان هەر زوو ئەم باوەڕە نامێنێت. کاتێک منداڵ سەیر دەکات، باوکی لە بەرامبەر مەسەلەیەکی گەورەدا درۆی لەگەڵ دەکات یان تووشی ترسێکی گەورە دەبێت، کاتێک دایکی بۆ خۆشی و ئارەزووی خۆی واز لەم دەهێنێت و ئەمەش لای ئەو وەکو خیانەتێک سەیر دەکرێت. یان کاتێک باوک و دایکی دەبینێت پێکەوەن، لەم کاتەدا وا سەیری باوکی دەکات کە وەحشێکی دڕندەیە، لەم کاتەدا منداڵ هیچ دڵخۆش نییە یان زۆر دەترسێت. کاتێک باوک و دایکی شتێکی پێ دەڵێن، لای ئەو هیچ گرنگییەکی جارانیان نییە. دیارە زۆرجار منداڵ هەموو ئەو باوەڕەی بە خۆی و بە خۆشەویستی و ڕاستگۆیی و یەکسانی و باوک و دایکی دەدۆڕێنێت، زۆرجار دەبێتە هۆی ئەوەی کە ئەم بێباوەڕییە بە شێوەیەکی ئایینی لە خۆی بگرێت و باوەڕی بە خوداش نەمێنێت. بۆ نموونە کاتێک منداڵ چۆلەکەیەک کە خۆشی دەوێت لەپڕ دەمرێت، یان برایەکی یان برادەرێکی خۆشەویستی دەمرێت، لە پڕێکدا باوەڕیشی بە خودا نامێنێت. هیچ جیاوازییەک لە نێوان بێ باوەڕی بوون بە خودا یان کەسێکی نزیک نییە، چونکە دەرئەنجامی ئەم بێ باوەڕییە دەبێتە هۆی وێرانکردنی ژیانی بە شێوەیەکی گشتی. هیچ باوەڕی بە ژیان نامێنێت و لە هەمان کاتیشدا باوەڕیشی بە خۆی نامێنێت. جێگەی ئاماژەیە هەموو منداڵێک لە ژیانیدا تووشی کۆمەڵێک شۆک دەبێت. ئەوەی گرنگە ئەوەیە ئایا چەندە ئەم شۆکە کاریگەری هەیە و تا چەندە دەبێتە هۆی تووشبوونی بە بێباوەڕی. زۆرجار بۆ یەکەم جار بێباوەڕی کە تووشی منداڵ دەبێت لە نێوان ساڵانی چوارەم، پێنجەم یان شەشەم یان لە ساڵانی دواتر دەبێت. ئەمەش قۆناغێکە لە ژیانمان کە زۆر کەم ڕووداوەکانی ئەم تەمەنەمان بیر دەکەوێتەوە، بەڵام بێباوەڕی کۆتایی لە قۆناغێکی سەرووتری تەمەندا تووشمان دەبێت، بۆ نموونە لە کاتی ئەوەی کە برادەرێکی نزیکت یان خۆشەویستەکەت یان سەرۆکێکی ئایینی یان سیاسی خیانەتت لێ دەکات، لە ئەنجامی ئەمەشدا تووشی بێباوەڕی کۆتایی دەبیت. دیارە ئەمەش لە ئەنجامی یەک ڕووداو یان یەک ئەزموون ڕوونادات. بەڵکو لە ئەنجامی کەڵەکەبوونی کۆمەڵێک ڕووداو و ئەزموونی بچووکەوە تووشی ئەم حاڵەتە دەبیت. دیارە کەسێک کاتێک کە پشت بە کەسێکی تر دەبەستێت، ئەویش تووشی دەستەڕۆی و بێباوەڕی دەکات، ئەمە وای لێدەکات کە ئەم کەسە دواتر ببێتە کەسێکی سەربەخۆ و بە دوای برادەر و مامۆستا یان خۆشەویستی نوێدا بگەڕێت و باوەڕ بەم کەسە نوێیانە بکات. دیارە ئەمە باشترین کاردانەوەیە، کە ئێمە هیوادارین خەڵکی کاتێک تووشی حاڵەتێکی وا دەبن بەم شێوەی سەرەوە هەڵسوکەوت بکەن، واتە بە دوای خەڵکی نوێدا بگەڕێت. مرۆڤ لە پاش ئەم ئەزموونە خراپە لە زۆر شوێنی تردا گومانێکی زۆر دەکات. خەڵکی هەڵدەسەنگێنێت و کاتێک ئەم خەڵکانەش دەستەڕۆی بکەن، دەچێت بە دوای خەڵکێکی تردا دەگەڕێت یان خۆی دەخاتە ناو باوەشی مەرجەعاتێکی بەهێزەوە وەکوو کڵێسا یان پارتێکی سیاسی یان سەرۆکێک. ئەمەش بۆ ئەوەی جارێکی تر بتوانێت باوەڕ بۆ خۆی بگەڕێنێتەوە. زۆر جار بە حوکمی ئەو بێباوەڕی و غەمە گەورەیەی کە لە ئەنجامی بێباوەڕی بە ژیان تووشی بووە، هەموو هەوڵی خۆی بەدوای کۆمەڵێک ئامانجی ژیانەوە وێڵ دەکات، بۆ نموونە، پارە، دەسەڵات، یان ڕووکەشێکی کۆمەڵایەتی. دیارە هێشتا من باسی ئەو کاردانەوەیەم نەکردووە کە لە ئەنجامی بێباوەڕی دروست دەبێت و شێوەیەکی توندوتیژی لەخۆ دەگرێت. کاتێک مرۆڤێک هەستێکی بێهیوایی و بێباوەڕی ژیانی لا دروست دەبێت و تووشی گومبوونێکی خراپ دەبێت، واتە نەزانێت چی بکات، ئەوکات ڕقی لە ژیان دەبێتەوە. ئەگەر هاتوو ئەم کەسە باوەڕی بە هیچ کەسێک یان شتێک نەمێنێت، هەروەها گەر هاتوو ئەم کەسە باوەڕی بە دادوەری و یەکسانی نەما و لای ئەو ئەم دوانە بووبێتە وەهمێک، هەروەها ئەگەر هاتوو شەیتان نەک خودا ژیانی ئەو کەسە ببات بەڕێوە، ئەو کاتە ژیان لەبەرچاوی ئەو کەسە دەبێتە دۆزەخێکی تەواوەتی، لەم حاڵەتەدا مرۆڤ ناتوانێت بەرگەی ئازاری هەرەس و تێکشکان بگرێت، لەم کاتەدا حەز دەکات ئەوە بسەلمێنێت کە ژیان دۆزەخە و خراپە، هەروەها مرۆڤیش گیانلەبەرێکی دڕندەیە و جەوهەری مرۆڤیش لە خراپە و دڕندەیی دروست بووە. ئا لەم کاتەدا ئەو مرۆڤەی کە باوەڕ و خۆشەویستی بۆ ژیان هەبووە دەبێتە کەسێکی دڕندە وێرانکەر، ئەم وێرانکارییەش لە ئەنجامی وێرانبوونی شکست هێنان دروست دەبێت، نەمانی باوەڕ بە ژیان دەبێتە هۆی ئەوەی کە ڕقت لە ژیان ببێتەوە. دیارە ئەمەش لە ڕووی کۆمەڵایەتیەوە زۆر بە جوانی دەردەکەوێت، بۆ نموونە کاتێک باوەڕت بە سەرۆکێک دەبێت پاشان بۆت دەردەکەوێت کە ئەو کەسێکی خراپە یان ئەو توانایی نیە کە تۆ چاوەڕوان بووی لێی، ئەگەر هاتوو لە بەرامبەر ئەم ڕووداوەدا کاردانەوەیەکی پۆزەتیڤانە نەبێت، واتە بەرەو سەربەخۆبوونی ئەو کەسە هەنگاو نەنێت، ئەوا ئەو کەسە زیاتر تووشی بێباوەڕی و وێرانکاری دەبێت، بەڵام لەگەڵ هەموو ئەمانەشدا ئەم جۆرە توندوتیژییەی کە باسمان کرد هێشتا لە خزمەتی ژیاندایە، جا بە شێوەی واقعی بێت یان سحری، یان لە ئەنجامی ئازارێک کە لە بێ ئومێدی بە ژیان تووشی بووە، ئەو جۆری تر لە توندوتیژی کە لێرەدا دەمانەوێت باسی بکەین توندوتیژی جێگاگرتنەوەیە، ئەم جۆرەش زیاتر نەخۆش و زەرەرمەندە، هەرچەندە ئەمەش کەمتر کارەساتبارترە، کە دواتر باسی لێوە دەکەین.